تیۆری بواری یەکگرتوو، لاپەڕە سەد و چل و نۆ. تیۆری بواری یەکگرتوو لە فیزیادا تیۆرییەکە کە پێشنیاری یەکگرتنی هەر چوار هێزە ناسراوەکانی گەردوون دەکات کە بریتین لە، هێزی کێشکردن و هێزی لاواز و هێزی کارۆموگناتیزی و هێزی ناوکی بەهێز، کەو هێزانە لە میانەی کۆمەڵێک یاسای گشتیدا کۆبکرێنەوە. وەک وتمان ئەو هێزانەش بریتین لە، هێزی کێشکردن، کارۆموگناتیزی، هێزی گەورەی مەوداکورتی ناوکی کە پێکنەرە ناوکیەکان پێکەوە دەبەستێت و هێزی ناوکی لاواز کە بەرپرسە لە کردە ناوکیە هێواشەکانی وەک شیبونەوەی بێتا. هەوڵەکان بۆ یەخستنی ئەو هێزانە هەمووی لە چوارچێوەی تەنها یاسایەکدا کارێکی ئاڵۆز و قورسە، لە ڕووی مێژووییەوە، تیۆری بواری یەکگرتوو بۆ یەکەم جار لەلایەن زانا جیمس ماکسوێڵەوە بوو، کە پەرەی پێ درا لە ساڵی هەزار و هەشت سەد و سی و یەک دا. ئەوەش هانی مایکل فارادای دا کە لێکۆڵینەوە بکات لەو بوارە موگناتیزیانەدا و لەو کاتانەدا کارەبایی و موگناتیزی وەک دوو دیاردەی جیا لە یەکتر لە قەڵەم درابوون لە ساڵی 1964 دا فارادەی تیۆریە بەناوبانگەکەی خۆی بڵاو کردەوە بە ناوی دینامیکی کارەبایی دەربارەی بواری کارۆموگناتیزی کە ئەوە دادەنرێت بە نمونەی یەکەم بۆ یەخستنی هێزەکانی موگناتیزی و کارەبایی بەڵام ئەو تیۆریە لە کۆتایدا ڕۆڵی نامێنێت لە سنووری بریاری کوانتا کە لە چلەکانی سەدەی ڕابردوودا ئەو تیۆریە بووە تیۆری دینامیکی کارەبایی بڕی کوانتا ئەو تیۆریە کارلێکی نێوان گەردە بارگاویەکان دەنوێنێت بە نێوەندی فۆتۆنەکان و تیۆریەکەش پشت بە هاوجێیی کات و شوێن دەبەستێت، بەرحاڵ تیۆریەکە تا ڕادەیەکی بار سەرکەوتوو بوو. هەروەها زانا ئاینشتاین هەوڵی دا کە ئەو یەخستنە بەجێ بێنێت کە کارەکانی لە بواری ڕێژەیدا بردی بەرەو ئەوەی کە هەر دەبێت تیۆریەکە بێت کە هێزەکانی کارۆموگناتیزی و کێشکردن لە خۆی بگرێت لە سی ساڵی دوایی تەمەنیدا ئەینشتاین هەوڵی نەزۆکی دا بۆ پەرەپێدانی تیۆرییەک کە هێزەکان و گەردەکان کە تەنها بە شێوەی بوار بنوێنرێن. لە ساڵی هەزار و نۆ سەد و شەست و حەوت دا هەردوو زانای ئەمریکی، شلدۆن گلاشۆ و ستیڤن وێنبێرگ و زانای پاکستانی عەبدولسەلام، هەریەکەیان بە جیا پێشنیاری تیۆرییەکەی کرد بۆ یەکخستنی هێزی کارۆموگناتیزی و هێزی ناوکی لاواز. ئەو تیۆرییەی یەکگرتووە بەهۆی ئاڵوگۆڕی چوار گەردەوە کۆنترۆڵ دەکرێت. کە بریتین لە، فۆتۆنێک، بۆ کارلێکە کارۆموگناتیزییەکان، گەردی زێتی بێلایەن و دوو گەردی بارگاوی دەبلیو بۆ کارلێکی لاواز. وەک دەرئەنجامێکیش بۆ هاوجێی خۆیی، هێزە لاوازەکە تێکدەشکێنرێت و مەوداکوور دەبێت و دوو تەنۆلکەی زێت و دەبلیو وەدەر دەکەون. ئەو تیۆریە لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و سێ دا پاڵپشتێکی تاقیگەیی بوو کە لە تاودەری ناوکی کرێن، تیمی کارلۆ ریۆبیا، کەشفی بۆسۆنی زێت و دەبلیویان کرد. بۆیە هەر سێ زانای ناوبراو خەڵاتی نۆبڵی فیزیای ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و نۆ یان وەرگرت. کارلۆ ریۆبیا و سایمۆن ڤان دێر خەڵاتی نۆبڵی ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و چوار یان وەرگرت ئەو زانایانە لە کارەکانیشیا پشتیان دەبەست بە بەکارهێنانی تەکنیکی بیرکاری ناسراو بە پێوەرە هاوجێبووەکان کە بەپێی ئەو تیۆریە کارلێکی کارۆمگناتیزی ئالوگۆڕی فۆتۆن و کارلێکی لاوازی بۆ ئالوگۆڕی WZ بە نێوەندی بۆسۆنەکان دەبوو کە بڕواوایە ئەو بۆسۆنانە سەر بە هەمان خێزانی گەردەکانی وەک فۆتۆنەکان بن. هەنگاوی دووەمی دوای یەگەم هەنگاو بۆ یەکخستنی هێزە بنەڕەتییەکانی گەردوون تیۆرییەک بوو بە ناوی تیۆری یەکگرتووی گەورە وتر کە بریتی بوو لە کارلێکی هێزە گەورەکە بە هێزەکانی ئەلکترۆویک واتە تیۆری کوانتای هێزی گەورە پەرەی پێدرا لە هەفتەکانی سەدەی ڕابردوودا و ناوی کرۆمۆ داینامیکی کوانتای لێنرا کە کارلێکی بەهێز لە نێوان کوارکەکاندا ڕوو دەدات ئەوەش لە ڕێگای ئاڵوگۆڕی ئەو گەردانەوەیە کە بە گلۆنەکان دەناسرێن هەر جۆر گلۆنیش هەن کارییەکەیان تام و دژە تایمی خۆیانی هەیە. گلاشۆ و هاوارد جۆرجی پێشنیاری یەکەم تیۆری یەکگرتووی گەورەیان کرد لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و چوار دا. لەو کاتەوە تا ئێستا چەندین پێشنیار کراون بە مەبەستی یەخستنی هەموو هێزەکان، بەڵام تا ئێستا هیچیان وەرنەگیراون. گرفتی سەرەکیش لەو هەموو پێشنیارانە بێ توانایی تاقیکردنەوەیانە. ئەوەش لەبەر نەبوونی وزەی پێویست بۆ ئەو تاقیکردنەوانە لە تاودەرە ناوکییەکانی ئێستادا. تا ئێستاش تیۆرییەکی وا دانەنراوە کە هەموو هێزەکان لەخۆ بگرێت، لە نێوانیشیاندا هێزی کێشکردن، هەروەها نەشتوانراوە تیۆریەکی جێگیری وا دابنرێت کە ڕێژەی و میکانیکی کوانتا بکات بە یەک، چونکە هەردوو تیۆریەکە وا نیشان دەدەن کە نەگونجاون و ناکوانتان سەبارەت بە هێزی کێشکردن، بۆیە ئەوەتا ئێستا وەک گرفتێکی سەرەکی لە فیزیادا دەمێنێتەوە. لەم چەند ساڵەی دوایشدا هەوڵی زۆر زیاتر دراوە بۆ داڕشتنی تیۆرییەک بۆ ئەو مەبەستە، لەو هەوڵانەش داڕشتنی تیۆری دەزوو کە ئومێدی زۆر بە یەکێک لە لقە بەناوبانگەکان کە بە دایکی تیۆرییەکە دادەنرێت. زۆر تیۆری دیکەش هەیە کە هەوڵی ئەوە دەدات کوانتای کێشکردن بکات، لەوانە تیۆری تویستۆر و ئەندازەیی و کێشکردنی ئەڵقەی کوانتایی. تا ئێستاش ئەو هەوڵانە هەر بەردەوامە لە چوارچێوەی تیۆرییەکانی کە بە، سوپەر سیستماتری، دەناسرێت، بەڵام تا ئێستاش هیچ سەرکەوتنێکی وای بەدەست نەهێناوە.